پێشکەش. پێشکەشە بە ئەوینی تۆ هەرچەندە کە بێدینی تۆ هێشتا لای من شیرینی تۆ بۆ دڵەکەم برینی تۆ بۆ چاوانم ئەسرینی تۆ تۆ شەمی یان شیرینی تۆ کە ئەوەندە شیرینی تۆ ئەم شیعرانەم نابینی تۆ وا ئەوەندە بێ باکی تۆ خۆ هەتا سەر نامێنی تۆ سبەی لە ژێر زەمینی تۆ. لەوێ ئەگرم دامێنی تۆ لای خوا چییە وەڵامی تۆ ڕاست نییە ئەڵێن ئیسلامی تۆ زاڵمی بێ دەربەستی تۆ دار و بەردی بێ هەستی تۆ دواجار ئەمرم بەدەستی تۆ.